قسەیەکی پێشوترتان هەیە دەڵێی جگە لە فیرقەی سەلەفیەکان هەموو فیرقەکانی تر ئاگرین ئەوە ئێمەن بە ئێمەین بەهەشتین. نا نا ئەمە بوهتانێکە بۆ ئێمە دەکرێت چونکە لە فەیسبووک و لە ڕاگەیاندنەکان زۆر درۆ و بوهتان دەکرێ و دەدرێتە پاڵ ئێمەوە کە ئێمە بەریئین لێی زۆر جار وتراوە یانی حەتا جارێکیان کەناڵێکی ئاسمانی نامەوێ ناوی بێنم کە لە کوردستاندا ڕەقەم یەک یا ڕەقەم دووە دەڵێ مزگەوتی بەهەشت دەڵێن تەنها ئێمەین دەچینە بەهەشتەوە و غەیری ئێمە کەس ناچێتە بەهەشتەوە کە هات مقابەلەی لەگەڵ من کرد بەڵام ئەمە قسەی من نەبوو زیادە بوو خستیە پاڵی قەت ئێمە ئەو قسەیە ناکەین ئێمە دەڵین ئەو قسەیە دەکەین پێغمبەر کردیەتی عليه ساڵ سلام فەرموویەتی هەمووی بۆ جەهنەمە ئەوەی کە لە ڕێگای پێغمبەری خوا و سەحابە لا بدا بۆ جەهنەمە ئللا چێ نەبێ ما ئەنا عليه وەصحابی ئێمەش قەت بم خەڵک ناڵین خەڵچینە من کە ناوم عبدلطیفە من بۆ بەهشتم و هەر کەسێک شوێن من کەوێ بۆ بەهەشتە باقیەکەی بۆ جەهەنەمە قەت ئەوە قسەی من نییە من دەڵێم هەر کەسێ شوێن پێغەمبەری خوا کەوێ دەست بە قورئان بگرێ لەسەر ڕێبازی ئیسلام بڕوا بۆ بەهەشتە غەیری ئەوە بە نەسی حەدیث بۆ جەهەنەمە ئەومان وتوە نەک ئێمە بین خەڵک بۆ لای خۆمان باگەین ئێمە چین تاوەکو بڵێن خەڵک شوێن ئێمە کەوێ و خەڵک پابندی ئێمە بێ و منیش کەسێکم لەو هەموو مسلمانانەی ئەو دنیا دەژین و زیاتر نیم لەو خەڵکە